أوصيكم عباد الله ونفسي الخاطئة بتقوى الله وطاعته فاتقوا الله أيها المسلمون فاتقوا الله وتزودوا من التقوى وكونوا مع الصادقين قال الله تعالى تاعەت و عیبادەتی هەموو لایەک قبوڵ بێ و خوای پەروەردگار بەرقەرار و بەردەواممان بکات لەسەر دینەکەی بەختەوەری دنیا و قیامەتمان بکات وتاری ئەمڕۆ دوو بڕگەیە دوان لە نەهامەتیەکانی گەلانی مسلمان بە کورتی ئاماژەیان پێ یەکەم یەکێکیان بریتە لە داگیرکردنی گیرفانمان یەکێکیشیان بریتییە لە داگیرکردنی قیبلەیەک لە قیبلەکانمان. حەقیقەتێ هەیە با بیزانین. هەر گەلێک لە ناخی خۆیان نەڕووخابێ و نەڕووخێ، هیچ دوژمنێک چاری ناکا. هەر ئینسانێک هەرەسی دەروونی نەهێت بەسەریا هیچ هێرشێک نایفەوتێنێ. ئەمە حەقیقەتێکە ئەمڕۆ دەرکی پێەکەین گەلانی مسلمان حکوومەتانی بەناو مسلمان لە ناخی خۆیانە هەرسیان هێناوە و ڕووخاون بۆیە هەموو بیرۆکە و هەموو چەکێک بەسەرمانا تاقیەکرێتەوە، بەڵام گەورەیی لەوەایە متمانەمان هەبێ بە خوا، خۆڕاگر بین و بزانین شەوەزەنگ هەرچەند تاریک بێ فەجری بەدواوەیە و دەڕەوێتەوە ڕۆژگارێک هەبوون ئومەتی ئیسلام بە دەستە تەر و مەخۆل مەغۆلەوە گیریان خواردبوو لەو پەڕی دنیاوە لە مەغۆلستانەوە هاتن هەتا گەیشتنە دیمەشق و بەغا و کاولیان کردن ویستیان بڕۆن وڵاتی میسریش بگرن خی پەروەردگار پیاوێک و پاڵەوانێکی لێ قیت و قنچ کردنەوە کە عیزی کوڕی عەبدوسەلام عالم و قەتز کە فەرماندە و قائیدی جێش بوو بە هیمەتی زاناکان و بە هیمەتی ئەو پیاوە گەورەیە ئەو لەشکرە گەورەیە لمۆزی شکێنرا و و ئەوەی مایەوە مسلمان بوو ئەوی تریشی تیاچوو یا گەڕایەوە بۆ وڵاتی خۆی دوای ئەوەش ڕۆژگارانێک بوون هەرچی قائید و فەرماندەی غەرب هەبوو لە ئیسپانیا و لە ئەڵمانیا و لە بەریتانیا و لە فەرەنسا و لە وڵاتانی تر ئومەڕا کۆبوونەوە فەرماندەی لەشکرێکیان کرد لەشکری خاچپەرستان بە هەزاران هەزار هاتن، هاتن بەرەو ڕۆژهەڵات ڕۆشتن، قودسی شەریفیان داگیر کرد، بەڵام خوای پەروەردگار ئەم جارەش شێرێکی بۆ تاین کردن لە ڕۆژهەڵاتەوە، کوڕە کوردێکی کون لە جەرگا نەبوو سەلاحەدینی ئەیوبی دەرشێکی دادان هەتا دنیا دنیایە تاریخ ئەیڵێتەوە و ئەوانیش دایک لە ئەوروپا ئەگەر بیویستایە مناڵەکەی بخەوێ ئەیو نەخەوی سەلاحەدینی بۆ بانگەکەم وەکو چۆن لا ئێمە دایکەکان ئەیان وت گورگانە شەوێ گورگانە شەوێ گەر نەت نەگەر نەخەوی گورگەکەو بۆ بانگەکەم بۆی مناڵەکەی خەو لێ بخا ئەو دوو نموونەیە لەبەرچاوتان بێ، ئەمڕۆ هەرچەند ڕەشە، بەڵام سپی، سپێدە، ئایندە لە دواوەیەتی، نەڕووخێن لە ناختانەوە، گەلانی موسڵمان زیندوون، کاربەدەستانی موسڵمانانن، ڕووخاون. بەڕێزان بابەتی یەکەم شتێ کەوتۆتە بازار پێڵێن وان کۆین یعنی یەک پارە ئەمە معاملەیەکە زۆرێک لە گەنج لە بازرگان لە ژن و لە پیاو دووچاری ئەم دەردە بوون زۆر کەس تەلەفونم بۆ کە ئەڵێ مامۆستا شتێ هەیە لە بازاڕا نازانم پێ یەژن چی مامەڵەیەکە و ئەکرێ و ئەلەکترۆنی و ئەوانەیە ناوەکەی چیە و حەڵاڵە یا حەرامە ئەڵێم بەشداریتان تیا کردووە ئەڵێ بەڵێ پیاوەکەم بازنەکانی منی فرۆشتووە و بەشداری تیا کردووە یەکێ سیارەی فرۆشتووە یەکێ خانووی فرۆشتووە یەکێ قەرزی کردووە ئەم میلەتەی ئێمە هەر جارەی بە دەردێ دا ئەدۆشترێ ئەم معاملەیە من نامەوێت زۆر درێژەی بەمێ چونکە لەسەر مینبەر و لە خوتبەی جمعە تەواو نابێ چونکە گلەییان لێ کردووە گینا باسم نەکرد ئەمە بابەتێکە دکتۆر مەحمود زمناکۆیی نووسیوێتی کە کوڕێکی ژیرە لە هەولێرە مامۆستای زانکۆی سەلاحەدینە پرۆفیسۆری یاریدەدەرە بەحسێکی مفەسەلی لەسەر کردووە هەرکەس ویستی ئەتوانێ لە پەیجەکەی دکتۆر مەحمووە وەری بگرێ و بەوردی لی کۆڵێتەوە کە ئەم پیاوە چۆن بەوردی هێناوێتی هەموو ئەو معاملانە دوایی باسی وەنکۆینی کردووە و نەتیجەکەی داوە بەدەستەوە کە دروست نییە و مەعامەلەیەکی حەرامە. ماوەیەکە بازرگانییەکی تازە سەری هەڵداوە و خەڵکی داماوی ئەم کوردستانەی ئێمە کە دەستی لە بنی هەموو هەمانەکانەوە دەرچووە، مووچەی نەماوە، بازاڕی نەماوە، کاری نەماوە، دەیانەوێت لە پڕێک ببن بە کوڕێک بە مامەڵەکردن بە وەنکۆینەوە. یەکێکە لە کۆمپانیا تایبەتمەندەکانی بواری دراوی ژمارەیی و ئەلکترۆنی بە کۆدکراو، مشفرە، یانی بۆ هەموو کەسێ ناکرێتەوە کە هیچ بوونێکی بەرجەستەیی هەستپێکراوی دەرەکی نییە. بەڵکو تەنها لە رێگای هێڵەکانی ئینتەرنێتی دووەوە کار دەکات، لە ساڵی دوو هەزار و چواردە کابرایەک دایمەزراندووە. دراوی وەنکۆین تا ئێستە هیچ دەوڵەتێک و دامەزراوەیەکی دارایی و بانکی و هیچ بۆرسەیەکی جیهانی بە فەڕمی نەیناساندووە و مامەڵە و ئاڵوگۆڕی داراییان پێوە نەکردووە. بەڵام شێرە ژن و شێرە پیاوی کوردی داماو سەری تێکردووە، لە رێگای هەندێ کەسی لێزان و زمان لووسەوە فریویان داون و باخەڵی خۆیان بۆ تاتەکاندوون. ئەم مامەڵە دەکرێت دەچێتە چوارچێوەی ئاڵوگۆڕی دوو دراو دوو دراو یەعنی وەکو چۆن ئەڕۆی دۆلار ئەگۆڕیتەوە یا دینار ئەگۆڕیتەوە ئەچێتە قاڵبی سەرفەوە ئەگینا کڕین نییە کڕین و فرۆشتن نییە بەڵکو ئەچێتە بواری دراوگۆڕینەوە بۆیە بۆ سەرفی دوو دراوی جیاواز پێویستە یەک مەرج هەبێت بۆ نمونە کاتێ تۆ گەڵایەک ئەبەی لە بازاڕ ئەی دۆ گۆڕیتەوە ئەڵێ ئەوم بۆ بکە بە دیناری عێراقی ئەڵێ ئەمڕۆ بە سەد و بیست و شەشە تۆ گەڵاکە دەی بە دەستی ئەوە ئەویش سەد و بیست و شەش هەزارەکە دە دەستی تۆ ئەم معامەلە دروستە ئەگەر گڵایەک یەک دیناری عێراقی بکە هەر دروستە، ملوێنێ دیناری عێراقی بکە هەر دروستە، چونکە دوو دراون لە دوو جۆرن هی دوو وڵاتن، موهیم ئەوەیە دەست بە دەست بێ، بە قەدەر یەکن یا کەمن یا زیاون موشکیلە نیە بەلامانەوە، بەڵام ئەگەر هاتوو یەک دراو بوو، بۆ نموونە دینار بە دینار، لیرە بە لیرە، تمەن بە تمەن، ئەوە دوو مەرجی پێویستە، یەکەم ئەبێت تۆ بیدەی بە ئەو ئەویش بیدا بە تۆ، دووەم ئەبێت بە قەدەر یەکیش بن، نابێت هیچ کامیان لە هیچ کامیان زیاتر بێت، بۆیە کاتێک کە دە دینارییەک دەگۆڕیتەوە، دە هەزارییەک دەگۆڕیتەوە بە وردە، نابێ یانزە هەزارو دوانزە هەزارو بێنێ پێنج هەزاریەک نابێ شەش هەزارو بێنێ کە وردەیە ئەبێ پێنج هەزاری ئێراقی بدەی بە پێنج هەزاری وردە نابێ زیای هەبێ و نابێ کەوی هەبێ کەواتە ئەبێ دەست بە دەست بن ئەمە یەک دوو ئەبێ بە قەدەر یەکیش بن ئەگینا ئەچێتە قاڵبی سوو دەی لەم مامەڵەی وانکۆینەدا ئەم تەقابوزە نایەتە دی تۆ پارەکە بەی بەو کەسەی کەوا ئەڕۆی کاری لەگەڵاکەی ئەوش بیدا بە تۆ ئەمە ناتۆتە دی کەواتە چووەتە قاڵبی سوودان و سووەرگرتن ئەوا ستویش یەکێکە لەو گوناهە گەورانەی خوا هەڕەشەی گەورەی لەسەر کردووە یا ایها الذین آمنو اتقوا الله وذروا ما بقي من الربا واز بێنن لە سوو وەرگرتن سوو خواردن فإن لم تفعلوا ئەگەر وا ناکەن فأذنوا بحرب من الله ورسوله ئەوا ئیعلانی جەنگ بکەن لەگەڵ خوا و لەگەڵ پێغەمبەری خوا ئەوەی سووخۆرە ئیعلانی جەنگی کردووە لەگەڵ خوا و لەگەڵ پێغەمبەری خوا جا کەم بێ سووەکە یا زۆر بێ ئاگاتان لەوە بێ لە لایەکی ترەوە دەچێتە قالبی قومار چونکە نازانی چی بەسەر دێت ئایا دەبێتە عملەیەکی ڕسمی لە جیهاندا و مامەڵەی پێوە دەکرێ یان نا هەروەها لەبەر ئەوەی کۆمپانیاکە هیچ جهتێکی ڕسمی نییە لە جیهاندا هیچ بانکێک زەمانەتی پارەکەی تۆی نەکردووە ئەگەر وا نەبوو بۆت ببژێرێ هەمیسانەمەش دەچێتە قالبی قومار و قوماریش، انما الخمر والمیسر والانصاب والازلام رجس من عمل الشیطان، میسر قومارە ئەویش ئەبێ خۆمان لێ پارێزین، ئێستا ئەوەی پارەی داوە بڕوا داوای بکاتەوە لە کۆمپانیاکە بڵێ کوڕەکەم توشی سەڕەتان بووە خوانەخواستە خانوەکەم بومەلەزەڕ و خانوێتی کاکە پارەکەم بئنۆ ئەمەوێ بڕۆم ئیشی پێ بکەم بزانە ئەدەنۆ؟ هەر فیفیان لێیە گاڵتەو پێ ئەکەن لەم قەیرانەدا پیاوی و ئاە بازنەکانی ژنەکەی فرۆشتەوە کووتم نمونە هەیە سارەکەی ژێر مناڵەکانی فرۆشتووە هەیە خانۆکەی فرۆشتووە بەبێ هیچ زەمانەت و کەفیلێکی باوەڕ پێکراو بیکەن بە خاتری خوا زیاتر لەمە ماڵی خۆتان و خەڵکیش کاول مەکەن قڕەکە ئەوە زیاتر خەسی دەکاتەوە زۆرێک لەو کەسانەی ئەم مەعمەلە دەکەن مۆرکێکی موسڵمانێتی و ئیسلامیان پێوەیە و یا لە خۆیان ناوە بۆی خەڵک متمانەیان پێ بکا چەند ساڵ لەمەو بەر مامەڵەیە تری وەکو ئەمانە ئیسا ناوەکەیم لەبیر نەما نام گۆڵد کۆست بوو شتێکی ئالەو بابەتە بوو پیا بوو لە ئێران وتبوویان لە شارەکانی ئێران مامەسا مەلا تاهیر لە هەڵەبجە و توێتی دروستە لێرەیش وتبوویان لە ئێران مامۆستا مەلا حەمەمین و مامۆستا حەمە یوسف وتویانە دروستە من تەلەفونم کرد بۆ ئەوان وتم ئەو مەعمەلەیە هەردووکیان ئێوە وتوتانە دروستە وتی حەشا وەلیلا فتوامان داوە خوتبەمان داوە حرامە و دروست نییە وتم دەی ئەوەش بە ناوی من وتویان هەر درۆەکەن ئەیانەوێت ڕەواج بە مامەڵەکەیان بن و ئاوا ماڵی خەڵکی پێکاول بکەن جا من بە ئێوەی بەڕێزەڵێم بەڕێزان بیکەن بە خاتری خوا هەر جۆرە فڕوفێڵێک، هەر جۆرە مامەڵەیەک، پار و پێرار، کابرایە هاوکەوتە ئەم شارەزوورە، سەدان دەفتەر دۆلاری کۆ کردەوە. کاکە، بڕۆ دەفتەرێ بێنە، لە ماوەی دوو مانگا ئەوەنە بوێنم، لە ماڵی خۆو دانیشە، عەزێتی خۆو مەدە، خەریکی باخی چیت و ئاودێرانی چی و بازاڕی چی و هیچ نەماوە، وەرە! کاکە ئەو عالەمە بۆ خۆی گیرفانی داتەکاند، کابرایش سەد دەفتەر، دوو سەد دەفتەری کۆ کردەوە و لێ یا و ڕۆی، کەس نازانێ ئیستا لە کوێیە. لەبەرئەوە تکاتان لێکەم، ڕجاتان لێکەم پێش ئەوەی گیرفانتان داتەکێنن بۆ چەتەیەک، بڕۆنە لای لیژنەی فتوای زانایان پرسیار بکەن، بڵێ مامۆسا ئەم ئەم معامەلە دروستە بیکەم؟ ئەم ئیشە دروستە بیکەم؟ ئەگەر وتیان دوایی لە ڕۆژی قیامەتا یەخەی ئەو مەلایە نەئەگری، بەڵام تۆ ئەڕۆی ماڵەکە معامەلەکە ئەکەی، قوڕبەسەریەکەی ئەنی، دوایی مامۆستا گیان ئەوە چی بکەم؟ لە پێشەوە پرسیار بکەن بەر لەوە بچیتە ناو بیرەکە بیری هاتنە دەرەوەت هەبێ من هەرەوەنە لەسەری ئەڕۆم ئەو مەوزوعە لەوە زیاتر ناتوانم کاتی بەمێ بابەتی دووهەمم بابەتی قودسە و شاری قودس شاری قودس یەکێکە لە شارەکانی فەلەستینی داگیرکراو گەورەی و پیرۆزی خۆی هەیە لە دوای مەکە و مەدینە سێهەم شارە لەسەر ئەرز پیرۆز بێ لەلای موسڵمانان لەلای گاور و لەلای جولەکەکان ئەوەی ئەو قودس لای ئێمە پیرۆزە بەڵام ئەوانەی ئێمە لای ئەوان لەوە چێ پیرۆز نەبن یەکێکە لە سێ شارە گەورەکە مزگەوتی ئەقسای تایە قوبەت و سەخرەی تایە لەبەرەوە دوێنێ لە پۆستێکی فەیسبووکەکەما بەڕێزێک گلەیی لێ کردووم، چیە مامۆستا وا ئاگری تێبەر بووە، شتێکم بڵاو کردبوویەوە لەسەر بەختی خۆمان و فەلەستینییەکان، وتم ئاگرم تێبەر نەبووە، بۆ ئاگرم تێبەر بووە؟ ئەوە قودسە و من موسڵمانم و وەک موسڵمانێ دیفاعەکەم لە یەکێ لە قیبلەکانی موسڵمانان لە بڕگەیەکی لە مێژووە، لە مزگەوتێکی موسڵمانان لە قبە الصخرە کە رسول اللە لەوێوە چووە بۆ ئاسمان و لەوێ پێش نوێژی کردووە بە هەموو پێغەمبەران من وەکو دیفاع لە عەرەب ئەمەم نەنووسیوە هەر ئەو ڕۆژەش دۆڕاندمان فەلەستینیان لە ئیسلام و مسلمانان دابڕی کردیان بە فەلەستینی عەرەبی دوایی لە عەرەبەکانیشیان دابڕی کردیان بە فەلەستینی فەلەستینیەکان ئەوانیشیان کرد بە دوو دەستە، حەماس و منەزەمەی فەتح، دانیان بە گژییەکە، ئاوامان لێها و دەستمان لە بنیامانەکەوە دەرچوو، وەک کەرکووکەکەی خۆمان، وەک هەرێمەکەی خۆمان، ئەوانیش ئێمەیان ئاوا لێ کرد و بڕبڕیان کردووین، نیوەمان ئاوا قووقێنین، نیوەمان ئاوا، نیوەی ئاوا، نیوەی ئاوا، ئاوامان لێ هاتووە کە لێمان هاتووە. ئەو هەموو شەهیدە، ئەو هەموو ماڵوێرانییە، ئەگەر ئیسا یەکێک لەوێ، شەوی پێ ڕۆژ دەکاتەوە. ئێمە ئەبێ وا بیر بکەینەوە با خەڵکیش مزایەدە نەکا بە سەرمانەوە ئەوانەی خۆیان بە قەومی و بە لیبراڵ و کوردایەتی و بەوانە ئەزانن باسی ئەنفال یەکەم بووین مامۆساکان باسی کیمیا باران یەکەم بووین باسی ڕۆژی ئافرەت و مافی مناڵ یەکەم بووین لە ڕۆژی کرێکارانا یەکەمین لە پاک و خاوێنی و ژینگا یەکەمین لە پرۆسەی خوێندنا یەکەمین لە ڕێزگرتن لە یاسا و ڕێسا یەکەمین لە هەڵبژاردنا بە پاکی بکرێ یەکەمین لە خۆشەویستی گەل و نیشتمانە یەکەمین زانایانی ئاینی با هیچ کەسێ موزایەدە نەکا بەسەر مەلا و مێزەری مەلا و مزگەوتی مەلا و مینبەری مەلاوە. ئەوە ئێمەین دایمە پێشەنگین. ئەوە ئێمەین دایمە چاوساغی گەلەکەمانین بە بێ بەرامبەر بیست و چوار سەعات عیادەکەمان کراوەیە لە لە یەکی عەفوەن لە یەکی شەو هاتی بۆ ماڵمان پرسیارت هەیە کێشەت هەیە مردوت هەیە مامۆسا ئامادەیە لەگەڵتا مناڵت ئەبێ ئامادەیە لەگەڵتا بە ڕۆژ بە شەو با خەڵک مزایەدە بەسەر زانایانی ئاینیوە نەکا کە باسی قودسەکەم باسی شارێکی مسلمانانی دنیاکەم باسی ئەو شارەکەم باوکە گەورەی ئێمە من ئێمەی مسلمان ئەوەی بە باوکی خۆی نازانێ گردنی ئازابێ با بڕا باوک بۆ خۆی پیاکە لە هەر کوێ ئەڵێن ئێمە کوردین ئەڵێ ئەفعادی سەلاحەدینن نەوەکانی سەلاحەدینن جمێن بە قازی مەدەن جمێن بە مشێ مەحموو مەدەن جنێو بە سەلاحەدین مەدەن جنێو بەوانە مەدەن بڵێن نەیان زانیوە کوردایەتی بکەن خۆ ئەمڕۆ خەڵک باشە زانێ کوردایەتی بکە قامووس نایگرێ کوا بەرهەمەکەی کوا بەروبوومەکەی ئەوان ئەوان خزمەتیان کرد بە گەل و نیشتمان و نەتەوەکەیان بە ئەندازەیەک بوون بە قائید و گەورەی گەلانی ناوچەکە سەلاحەدین بەڕێزان سێ مزگەوت لە جیهانە هەیە وەک سێ شارمان هەیە سێ مزگەوتەیە لە جیهانە مزگەوتی یەکەم ماڵی خوایە لە مەکە مسجد الحرام پرسیاری کرد ابو ذر لە پێغەمەری خوا صلی الله عليه وسلم فەرمووی یەکەم مزگەوت لەسەر ئەرزا کامەیە فەرمی مەسجد الحەرامە فەرمی ئەی دوای ئەو فەرمی مەسجد الاقصایە لە فەلەستین وتی چەنێ بینیانە تی چل ساڵ ڕیوایەت هەیە هەردوو مزگەوتەکە حەزرەتی ئادەم دروستی کردبن یەکەم جار حەزرەتی ئادەم مزگەوتی حەرامی لە مەکە دروست کردووە مەسجد ئەقساشی لە فەلەستین دروست کردووە دوایی ئەمەی ئێرە حەزرەتی ئیبراهیم دروستی کردوێتەوە قەواعدەکە یە ناوتەوە لەگەڵ ئیسماعیلە ئەوەی ئەوێش سلەیمانی کوڕی داوت دروستی کردووە سەلامی خوا لەسەر هەمویان بێ کەواتە ئەبێ بزانین بۆ سێ مزگەوت دروستە لە ماڵەوە پشتێن ببەسی توێشو هەڵبگری سواری وڵاخ و سیارەکەت بی وتیان بۆ کوێ ڕۆی بڵێ ئەڕۆم بۆ فلانە مزگەوت بەس بۆ عیبادت بەس سێ مزگەوت لە کوورەی ئەرزا دروستە یەکەم مەکە کەعبە دووهەم مزگەوتی پێغەمەر سێهەم مەسجد و لەقسا لە فەلەستین لا تشد الرحال إلا إلى ثلاثة مساجد لنریه من آیاتنا انه هو السمیع البصیر خوایەکی ژنەواو بینایە ئەزانێت چی ئەکا. پێغەمەری خوا فەرمێ نوێژێک لەم مزگەوتەی منە نوێژێک لە مزگەوتی منە بە هەزار نوێژە لە مەسجدی حەرام لە مەکە بە سەد هەزار نوێژە، لە مەسجدی ئەقسا بە پێنج سەد نوێژە، ئەوەش فەزیلەت و گەورەیی ئەو سێ مزگەوتە دەرەخا. مزگەوتی ئەقسا یەکەم قیبلەی موسڵمانان بووە، پێغەمبەر نزیکەی شانزە مانگ، ڕووی کردووەتە مەسجیدولەقسا لە فەلەستین نوێژی کردووە دوای ئەوە خوای گەورە فەرمی فەوەلی وەجەکە بشەتر المەسجد الحرام ئینجا ڕووی کردە مەکەی پیرۆز و کەعبەی پیرۆز جا جوولەکەکان وتیان یا نوێژی بەروتان حسێبە ئەوەی پێشوو یا ئەمانەی دوایی کامیان حسێبە ئەرێ پێمان بڵێن ئەوەی پێشووتان ڕاست بوو ڕووتان کردە لای ئێمە یا ئەمە ئیسا ڕووتان کردۆتە مەکە خوای گەورە ئاەتی خوا ناردە خوارەوە وما كان الله ليضيع إيمانكم أي صلاتكم ناوانەی پێشووتان نەفەوتێنە ئەمانەی ئێستا فولی وەشە شطر المەسجد الحرام گوێ مێرە قسەی ئەوانە ڕوو بە مەسجد الحرام نوێشکە ئێوەش ئەی مسلمانان لە هەر کوێ بوون ڕوو بکەنە ئەوێ دووهەم ئەو شوێنەیە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم شەو ڕێی بۆ کردووە مەسرا رسول اللە و مەکان و شوێنی بەرزبوونەوەی پێغەمبەرە بۆ میعراج لەوێوە عروجی کردووە جبرائیل میعراجی بۆ هێنا میعراج ئالەتێکە وەکو چۆن ئەڵی ساروغ وەکو چۆن ئەڵی تەیارە ئالەتێکە جبرائیل هێنای بۆ پێغەمەری خوا سواری بوو لە فەلەستین لە مەسجد و لەقساوە بۆ ئاسمانەکان بۆ حزوری رب العالمین و تەبەقەکانی ئاسمان ئەی لە مەکەوە بەچی چوو بۆ فەلەستین بە بوراق بە سواری حیوانێک پێڵێن بوراق ئەوش لە برقەوە هاتووە کەوا چاوی حتا کوێ بڕی بکردایە بە بازێ گەیشتە ئەوێ ئێمەی کوردی موسڵمان هاوخەمی خۆمان دەردەبڕین بۆ گشت موسڵمانانی جیهان بەرامبەر ئەو بڕیارە ستەمکارانەی ئەمریکا بە داگیرکردنی قودس و سڕینەوەی سیمای موسڵمانیەتیەکەی. پێش ئەم بڕیارەش قودس کە نەیدراوە هەر بەشی بوومەلەرزەیەکی گەورەی ماوە شارەکە و مزگەوتەکە بڕوخێ. ڕۆژانە جوولەکەکان بنی ئەدەنەوە مەسجد الاقصی قبة الصخرە کەنەی لێ ئەکەن و بە پیک و بە نێڵ و بە زەنگن بە دوای شتێکا ئەگەڕێن پێ ئەڵێن هەیکەلی سولەیمان هەیکەلی داود بە دوای ئەوە ئەگەڕێن بەڵام مەرامێکی تریان هەیە ڕوخاندن و وێرانکردنی ئەو مزگەوتە و ئەو شوێنە پیرۆزەیە مسوڵمانان چوونە قودس ڕزگاریان کرد بەڵام قەتڵ و عامیان نەکرد وەکو سەلیبیەکانیان نەکرد سەلیبیەکان زیاتر لە حەفتا هەزار کەسیان لە ناو قودسا کوشت کاتێکە هاتن داگیریان کرد بەڵام مسلمانەکان ئەوەیان نەکرد حەزرەتی عمەری کوڕی خەتاب کاتێ لە سەردەمی ئەوە فەتحی قودس کرا ئەبو عوبەیدەی جەراح قائیدی جەیش بوو، حەزرەتی عومەر بەڕێوە بوو لە مەدینەوە، ئەو پیاوەی کلیلی قودسی بەدەسەوە بوو، وتی نایدەم لە کتێبی تەوراتی ئێمەدا نووسراوە سیما و نیشانەی ئەو پیاوە ئەم کلیلە وەرەگرێت چییە و چۆنە، ئەوە نەبێ نایدەم. ئەبو عوبەیدە وتی، منم، قائیدی جەیشی موسڵمان وتی، نا تۆ نیت، کاتی حەزرەتی عومەر هات بینی وتی ئەوەتانە، دایە دەستی، حەزرەتی عومەر چووە ناوی، چووە کەنیسەی قیامە، ویستی نوێژ بکا، دوایی هاتەوە دەرەوە، نوێژەکەی نەکرد لە کەنیسەکەیانا، هی مەسیحییەکان، هاتەوە دەرەوە، لە دەرەوە نوێژەکەی کرد، وتیان بۆ نەتکرد، فەرمووی ئەترسم دوای من موسڵمانان وابزانن ئیتر ئەوە ئەبێ بکرێتە مزگەوت، بۆیە تیامانەکرد، نوێژم تیا نەکرد. هەر عەرەبەکان و کوردەکان بە تایبەتی و گەلانی مسلمان بە گشتی با سەر لەوە بنێنەوە دەسەڵاتدارانی شەرق و غەرب ڕزگاریان بکەن ئەوان دوو ئیشی گەورەیان هەیە یەکەم پارێزگاریکردن لە دەوڵەتی جوولەکە بە هەموو توانا و هێز و سامانیان دووهەم هەڵلووشینی نەوت و داهات و ژێرزەوی و سەرزەوی وڵاتانی ڕۆژهەڵاتی ناوەڕاست ئەوەیشیانە من جارێ تر گێڕاومەتەوە لە بەغا ئەم خوێند لە ساڵی حەفتا و نۆ تەلەبەیەکم لەگەڵا بوو زۆر زیرەک بوو ناوی عەبدولباسیت بوو ئاوتم عەبدولباسیت بە بۆچوونی من رووسیا باشترە بۆ فەلەستینیەکان بۆ عەرەبەکان لە ئەمریکا بە زمانی خۆیان وتی ئەم عەوەت تۆ ئاگاو لە خۆت ئەڵێ چی وتم ئەی چۆن وتی ئەمە ئەمە بۆ چوونە ئەمریکا رووسای مارە کردووە کوڕێکیان بۆ ناوێن ناوە ئیسرائیل ئەمریکا تەزەوەج بی رووسیا جا بەدی بن سەمۆ ئیسرائیل ئەوە ئەسڵە لەبەرەوە هەرگیز دڵمان بەوە خۆش نەبێ ئەم جارە سین و ڕووس لەگەڵ ئێمەن جارەکەی تر ئەمریکا و بەریتانیا ئەوروپا لەگەڵ ئێمە نا لەگەڵ خۆیانن هەڵپەرکێ باشە زانی ڕەخز باشە زانین بە جوزەلە و دەهۆڵی ئەوان باشە زانین تۆرەبێ خزمەکاری ئێمە بی ئێمە شعب اللە المختارین بۆیە من لەبەر دوو هۆ وڵاتانی ڕۆژهەڵات گەلانی مسلمان کورد و عەرەب فەلەستینیەکان و کورد ئاوا ئاوامان لێ هاتووە لەبەر دووە یەکەم ئەم وڵاتانە کەسایەتی و پێگەی خۆیان لەدەست داوە و ئیعلانی خزمەتکاری و نۆکەری خۆیان بۆ غەرب و شەرق ڕاگەیاندووە دووهەم دووبەرەکی و ناکۆکی و دیکتاتۆری دەسەڵاتدارانی ناوچەکە و چەوساندنەوەی گەلانی رەسەن و خاوەن ماڵ، ئەم دوو سەبەبە وای کردووە هەموو کەسێ بێ سواری سەری ئەم میللەتانە ببێ، خاکی ئەم وڵاتانە داگیر بکا، بەغا کاول بکا، دیمەشق کاول بکا، هەرێم کاول بکا، یەمەن کاول بکە ئەفغانستان کاول بکە دوایی مەکەو مەدینەش کاول بکە و قودسیش بگۆڕێ و بیکا بە پایتەختی ئیسرائیل بەڵام هەتا وابین لەوەش خراپتر چاوەڕوان بن کەی هاتینەوە هۆشی خۆمان و گەڕاینەوە پێگەی خۆمان و کار بەدەست بە هەڵبژاردنی پاک و هەڵبژێرا و دادپەروەرانە حوکمی کرد، ئەو کاتە چاوەڕوانی ئاسۆیەکی گەش و ڕوون بن، چاوەڕوانی ڕزگاری و سەرفەرازی بن. ئەمجارەش ئەیڵێم، ئەو ڕەئیسەی ئەمەریکا ترامپ وانەزانێ شتێکی زۆر گەورەی کردووە، غەڵەتێکی زۆر فەزیعی کردووە، بەڵام، بەڵام رب العالمین ئەفەرمێ وعسا ان تکرهوا شیئا ویجعل الله فیه خیرا کثیرا والله یعلم وانتم لا تعلمون لەوانەیە شتێک بەلاتانەوە زۆر ناخۆش بێ بەڵام خوا پڕیکا لە خەیر کێڵێ ئەو هەنگاوە ئەو بڕیارە کێڵێ ڕاچڵەکانێک لە گەلانی مسلمانا دروست ناکا خەبەرمان ناکاتەوە هۆشیارمان ناکاتەوە ئێمار داگیر کراوین قوچ زەر داگیر کراوە بەڵام ئاوا بە سەریحی و بە فەسیحی کاتێ بۆش لە جەنگی لەگەڵ عێراقا هات لەگەڵ سەدامە وتێمە حربی سەلیبیە ئەمە حەربی سەلیبیە زۆر کەو لەسەری ئەو قسە دوایی نەیەزانی چۆن پینەی کا ئەمیش ئەبێ ڕۆژێ بێت پینەی کا ئەوەتە سەرۆکی فەرەنسا و ئەڵمانیا و زۆرێ لە وڵاتانی تر ڕەدیان ناوەتەوە ڵەن شتێکی غەڵەتە ئەبێ و کێشە بە عقلانە حەل بکرێ من وەک زانایەک ئێوە وەکو مسلمان ئێمە ناڵێن قودس هەرە بێ مسلمانی تیاێ ها کەرکک کوردی تیایە عەرەبی تیایە تورکمانی تیایە کلد و ئاشوری تیایە هەمووی تیایە وەکو برا چوار هەزار ساڵە بە یەک ئەژین تا سیاسەت و تەماع نەکەوتە بەینیان دوژمنایەتی لە بەینیانا نەبوو ئێستا هەر یەکێک لە شوێنێکەوە خورمی شەکرێن ئەوەتە بە یەکۆ نان کرێ ئەوەتە ماڵوێران بوون فەلەستین و قودسیش هەر وایە هی ئەموانە کەنیسەی مەسیحی تیایە، مزگەوتی موسڵمانی تیایە، کلێسای جولەکەی تیایە، هی هەموانی تیایە، ئەبێ بۆ هەموان بێ. خوای گەورە لە گوناهی من و ئێوەش خۆش بێ. خوای پەروەردگار عاقیبەتمان خێر بکەی. خوایە گیان لەمە زیاتر کەم دەسەڵاتمان نەکەی. خوای پەروەردگار بێی بە هاناو هاواری میللەتانی موسڵمانەوە. خوای پەروەردگار لە ژێر دەستەیی ڕزگارمان کەی. خوای پەروەردگار زوڵم و زۆر لە ناومانا نەهێڵی. خوای پەروەردگار بمان گەریتەوە بۆ لای قورئانەکەت بۆ لای پێغەمبەرەکەت صلی اللە علیە وسلم ڕۆڵەکانمان خەبەر کەیتەوە هۆشیارمان کەیتەوە خوایە ئەوەی خەمخۆری وڵات و گەل و دینمانە پایەدار و مۆفەقی کەی خوایە ئەوەی خیانەت ئەکا لە گەل و نیشتمان و لە دینمان خوایە لە ناوی بەی یا رب العالمین